الله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن اهتدى بهداه ويتبارك تعالى لقرآن بيروزا فرمي فليحذر الذين يخالفون عن أمره أن تصيبهم فتنة أو أو يصيبهم عذاب أليم لو آية بيروزا ويتبارك تعالى سەرجمان بۆ ئەوە ڕائەکێشێ و ئەمانترسێنێ ئەفەرمێ بە ئاگاداری خۆیان بن ئەو کەسانەی مخالفەی ئەمری پێغەمبەری خواکەن سەل الله عليه وعالی وسلم فەلیحذر حەدەر لە زمانی عەربی ئاگادارکردنەوەیە لەگەڵ ترساندن ئاگاداری خۆت بە ئەو کارە نەکەی ئەگەر بکەی ئاوهات لێ بەسەر دێنم جا بابزانین خوای تەعالا ئاگاداری چیمان ئەکاتەوە چۆن ئەمان ترسێنێ و لەسەر چ شتێکیش فەرمێ فەلیەحذەر الذین یخالفون عن ئەمره بە ئاگاداری خۆیان بن ئەوانەی پێچەوانەی فەرمایشتی پێغەمەر دەکەن سەل الله عليه وسلم کەخوا تووشی کوفریان بکە بە کافری بمرن زۆر قورسە برا بە ڕێزە مسلمانەکانم تەماشای ئاەتەکەکەن دەڵێ کاکە فتنە یعنی فتنە و فزولی لە بینی خەڵکە نەخێرە و معناکەی نییە فتنە و فزولی لە بینی خەڵکە چییە یعنی ئەو پەڕەکەی ئەو پەڕەکەی سەرە کێشێ بۆ قەتڵی تر بۆچی لە قەتڵەکە گەورەتر بێ قەتڵەکە گەورەترێکە لەوە ئەگەر وابێ نەخێر لەوێ فتنە یعنی کوفر یعنی کافر بوون یعنی مشرک بوون ئایەتەکەش ئەگەر تۆ تەماشای سەبەبی نزولەکەی بکەی جوان تێگەی بەڵام بەداخەوە مسلمانان تەماشای ئاەتی قورآن و تەفسیر و سەبەبی نزول ناکەن و نازانن کاتێک کە سەحابەکانی پێغەمەر سەل الله عليه وآله وسلم لە شاری حەرامە تووشی شەڕاتن لەگەڵ کافرەکان کە دەبوو شەڕیان نەکردایە ئەوە بوو کافرەکان وتیان خۆ محەممەد سەل الله عليه وآله وسلم خۆی بەوە دادەنێ کەوا ڕێز لە شاری حەرام بگرێ ئەوە تا هاوڕەکانی هاتن لە ئێمەیان کوشت چەند گەورەیە و قەتڵە لە شاری حەرامە خی تەعالا جوابیانەیاتەوە دەڵێ ڕاستە شیرکەکەی ئەوانەوە بوو کە خوایانە پەرست و لەگەڵ خواشە عیبادەتیان بۆ پیاوچاکان دەکرد و سەنەمیان بۆ دەئاتاشین وەک وایەسە تۆ ڕسمێکی عەبدولقادری گەیلانی دروست بکەی هەیکەلەکەی دروست بکەی یا ڕسمەکەی دروست بکەی دوایی هەرچەند سەیری بکەی بڵێی ئەی عەبدولقادر توخوا لە لای خوا داوام بۆ بکە خۆ تۆ زانی ئەو ڕسمە هیچ نییە ئەزانی ئەو ڕسمە خوانیە ئەو تیمسالە خوانیە قڕیشیش ئاوها تیمسالیان دروست دەکرد ئاوها ڕسمیان دروست دەکرد ها ئاگادار بن بۆ یادەوەری بوو هەندگوت ئەم پیاوچاکەی ئێمە ئێستا لە لای خوا کەوا ڕێزی هەیە فەزلی هەیە ئێمە داوای لێکەین ئەمان بیستێ و ئەو لە لای خوا داوامان بۆکە ئەمە شیرکەکەی ئەوان بوو هی ئێمە جوانیە شیرکی ئێمە جوانیە ئێساگەر ڕسمێکی پێغەمەر دروست کرێسە لە الله عليه وسلم کە ئێران دروستی کردو بۆ خۆتان نەزانن ڕسمی پێغەمەر سەلاسن ئەی ڕسمی حوسینیان دروست نەکردو ڕسمی علیان دروست نەکردووە ئەوها سەیری بکەی بڵێی ئەک بە قوربانە بم ئەی پێغەمبەری خوا توخوا لە لای خوا داوام بۆ بکە نەفسی حالەتە لە قەومی نوحەوە ئەوە هاتووە حتا هاتووەتە لای قڕیش ئەنی ئەو بتانی کە دروستیان کردو براکەم پەرستنی داروبەر نەبووە بە تەنها بڵێ ئەم داروبەردا پەرستم ئەمە یادەوەری بۆ بۆ پیاوچاکانیان جا فەرمی خوای تعالی ئەو ئیشەی ئێوە لەو قەتڵە گەورەترێکە مخالفە کردنی ئەمری پێغەمبەر ئەوەنە ئاسان نییە صلی الله علیه وسلم تۆ بێنەرە بەر چاوی خۆت ئەو پێغەمبەرە نازدارە ئێستا پێ دەڵێ وا بکە وا بکە وا بکە تۆش بڵێ نەخێرەی محەممەد من باو باپیرانم وای کردو وای کردو وای کردو من مامۆستاکانی مجتمعی من و مامۆستا ئاینەکانی من ئاوهان و تو ئاوهان و تو ئاوان وت ئەگەر هەر شتێک مامۆستای ئاینی ئێڵێ موافق نەبێ لەگەڵ شەرعی خوا ئەبێ فڕێی بەی ئەبێ بێی بە دیوارە ئەمە بێڕێزی نییە بەرامبەر بە مامۆستای ئاینی ئەم قسەی کە منەیکەم ئەمە قسەی ئیمامی شافعیە ڕەحمەتی خوای لێبێ ئێستش لە زۆربەی کوردستانی خۆمان بپرسە یاخود ئەوانەی ئەڵێن ئێمە شافعی مەزە بڵە شافعی ناوی چی ئەڵێ نازانم کەی لە دایک بووە نازانم تەمەنی چەند بووە نازانم کتێبەکەی کامێ نازانم چی لە کتێبەکە باس کردووە نازانم ئەی کە نازانی تۆ چۆن شافعی مەزە بۆڵە ڕاز ناکەی لەگەڵ ڕێز و حرمەتمە محەمەدی کوڕی ئیدریسی شافعی سەد و پەنجا هیجری لەدایک بوو بە دوو سەد و چوار ئەم پیاوە خوا جەزای باتەوە یەکێک بوو لە عالمەکانی ئومەتی ئێمە ئەفەرمێ ئەگەر من قسەیەکم کرد پێچەوانەی ئەمری پێغەمەر بوو صلی الله عليه وسلم بیان بە دیوارە قسەکەم من لە دوای مردنیش لێ پەشیمانم بۆیە لەماڵێ مەذهبی شافعی مەذهبی پێغەمەرە صلی الله عليه وسلم ان صح التعبیر چونکە پێغەمەری خوا عليه الصلاة والسلام ئەو سەرچاوە ئەسڵەکەیە بۆ ئێمە من من زۆر عجایبم لێ لە مسلمانان وەکو چەند جارمان باس کردو بڵێ ڕێبازت کێ مەزەبت چییە باسی پێغەمەر نەکا صلی الله عليه وسلم باسی صحابە نەکا بێت باسی تابعی تابعیان تابعی تابعی تابعی بکە ئەخر چۆن وابێ یعنی لە ئومەتی ئیسلامە ئینجا ئەمەیە لێرە نقطەیەک باسکەم پێشەوەی بچینە سەر بابەتەکەمان ئەویش ئەوەیە ئێمە لێرە دانیشتوین ئێستا باسی هەندێک مخالفات دەکەین لەوانەیە هەندێک دڵسۆز و هەندێک لە خواترس و هەندێک ئیمانداری ئینشاء الله بە قووەت بڵێ کاکە مامۆسایان بۆ دانانیشتن لە بینی خۆیانە بە ئەم شتە حلکەن برا بە ڕێزەکەم لەسەر چاوم قسەکەی تۆ بەس ئایا ئایا ئەمڕۆ ڕۆژی ئەوەیە وەرە با دانیشین و با حلی بکەین هەر یەک ئاغایەکە بۆ خۆی هەر یەک سڵتەیەکە بۆ خۆی کەس بە قسەی کەس ناکە ئەمڕۆ با پێتان بڵێم نەوەڵا ڕئیس دەوڵەتەکان بە قسە یەکەکەن دەبادانیشن و بیکەن بە یەک دەوڵەت بیکەن بە دینی ئیسلام خۆ بەخۆیان ئەڵێن ئێمە دەوڵەتی ئیسلاوین بە حسابی خۆیان یعنی کاکە خۆی ماڵە کافر نی مسلمانین ئەی بۆ بە دینی خوا حکم ناکەی کە مسلمانی بزانم بزانم یعنی وڵاتەکانە بن بە یەک هەر عەرب بۆ خۆی تەماشاکە چەند وڵاتە چەند وڵاتە بەس بێواڵە بە دینی خوا حکمەکەن ئەو عەربانە بۆ قورآانە حکمەکەن کە بۆیان ناتوە یان لەگەڵ ئەمریکا وروپان یا هەمووی ترسنۆکی دەستی ئەمریکا وروپان ئەگەر ڕاست دەکەی ئەوە پیاوی خراپە وەرە تۆ پیاوی باش بۆ بە قورآن حکم کەم زام کە سەربەرزەکاتەوە من ئەو پرسیارە لە ئێواکەم ئەگەر حکومەتەکان ڕاستکەن بە قورآن و حەدیث ڕاست ئیش بکەن چوار گەنج بەرزە بێتەوە بڵێ وەڵام من حکمی خوامێ و تۆش پێی بڵێ تیرۆریست جوابم بەنەوە وایە نە وەرە با ئێمە بە دینی خوا حکم بکەین قال الله وقال رسوله بزام کە سەربەرزەکاتەوە دوایەوە ئیختلاف هەر بووە برای بەڕێزم ئیختلاف ئەزانی کەی دروست بوو پێغەمەری خوا فەرمی عليه الصلاة والسلام من يعش منكم بعدي فسيرى اختلافا كثيرا هەر کەس لە ئێوە لە دوای من بژێ ئەی سەحابە بەڕێزەکانی ئەو باسی ئەوان یەکرد فەرمووی خلافێکی زۆر اختلافێکی زۆرە بینێ جیاوازێکی زۆرە بینێ باشە دەرچوون چییە لەو جیاوازی ئەی پێغەمەری خوا عليه الصلاة والسلام فەرمی فعليكم بسنتي وسنة الخلفاء الراشدين المهديين من بعدي فەرمی ئێوە ڕێبازەکەی من بگرن سنت یعنی ڕێباز سنت یعنی طریقا یعنی ڕێباز ڕێگا ڕێچکە ڕێگەکەی من و ڕێگەی سەحابەکان بگرن ئەوها حەریز بە لەسەری دوایی نەکەن شتی نوێ دابێنن لەو دینە هەر کەسێ شتی نوێ لەو دینەیە دابێنێ لەو دینە شتێکی نوێ دابێنێ کە من نەم کردبێ ئەوە ئەو کەسە چییە ئەو کەسە خاوەنی ضلالەیەکە و ئەو ضلال و گومڕایەش خاوەنەکەی بۆ ئاگر یەکسەر وتی بۆ ئاگر هەوڵی ئەیا تێکۆشا بگاتە ڕاستیەکە دوایی لەوانەیە ئەم قسەی منی جوان نەبێ بەس ئەگەر ڕاستەکەتان بینێ شوێن ڕاستەکە کەون شوێن من مەکەون هیچ ئیمامێک نەبووە لە ئیمامەکان بڵێ ئللا ئەبێ خەڵک شوێن کەوتەی من بێ ئەگەر نە نوێژ و ڕۆژ و عیبادەتی دروست نییە ئللا بێ مەذهبی من بێژینا نوێژ و ڕۆژ و عیبادەتی نییە مسلمان نیە وایان نەوتوە جا بۆیە بە ئێوە ئەڵێم ئەو دانیشتنەی لەبێنی مامۆستایانە کە بکرێ ئەوە ئێستاوە بۆ ئاسانیە ناکرێت لە کاتێکا کە دەوڵات هەمووی پارچە پارچەیە مسلمان هەمووی پارچە پارچێ ئەوە کەسێکی بە عیزەتی ئەوێ کەوا دەوڵەت هەمووی بک بە یەک و پاشان مامۆستایان کۆ بکاتەوە بە زەبر بە زەبر نەبێ ئەوە ناکرێ هایەوە تەماشاکە ئیمامی عوسمانە فەرمێ ڕەزای خوای لێ بێ دەڵێ ئەوەی کە خوا بە زەبر و بە سوڵتانەیکا بە قورآن نایکا یعنی ئێستا تۆ لەسەر ئەو مینبەرە لە خۆتبەی جمعە و خۆتبەکانی تری جمعە بە بە خەڵکی بڵێ بڵێ خەڵکی نا کاکە خراپەکان ئەو هاە ئەو هاە مەیان کەن زینا وایە قەتڵ وایە کەس ئەوێرە غیبەت بکە ها کەس ناوێرێ تەماشای گوناحەکان کەن هەر گوناحێک تۆ تەماشاکەی کۆبوونەوە وتیان کاکە بە مەجلیس کۆ بێتەوە باجگەرە حرام بێ لە شوێنە گشتێکە کەس بە قسەیەکە کەس بە قسەیەکە دکتۆرەکان لە پێش خەڵکایگرن بەدەستیانەوە وایە وانە ئیسفادەی نییە بە زۆرە زەبرێک دابنێ زەبرێک بڵێ ئەوەی کە وا بکە ئاوهای لەکەم ئاوای لەکەم ئاوای لەکەم بزانام کەس دەتوانێ وا بکە ڕاسەن بیگرێ کەسەکە بگرە عقوبەی بە بزانمە توانێ وا بکە جا بۆیە خۆی تەعالا تەماشاکەن ئەو عقوبانی کە داناوە یەک لەوەی کە ئێستا باسما کرد لەسەر مخالفەکردنی شریعەتی خوا لەسەر مخالفەکردنی ئەوری پێغەمەر صلی الله عليه وسلم نەکەن مخالفەی بکەن لەگەڵ کەلیمەی بدعتان بیست چۆن لە شێرە ترسی ئاو هەش لە بدعە بترسە بڵێ نایکەم بڵێ نایکەم چونکە مخالفەی ئەمری پێغەمەرە سەل الله عليه وسلم سەرنجام من تووشی چییە بم فتنە کە کوفرە یا عذابیشی گەورە یان پێغەمەری خۆشەویستمان لە حەدیثێکا فەرمێ سەل الله عليه وسلم دەنگتان بەسەر دەنگی پێغەمەر بەرز نەکەنەوە ئەوە بە سەحابەکانی پێغەمەر ڵێ سەوسەر ئێستا پێدان ئەڵم بە کێڵێ بە نزیکترین سەحابەی پێغەمەر صلی الله وسلم بە بەڕێزترینیان بە گەورەترینیان کە ئەبوو بەکر عمەرە ئەبە دواناڵێ دەڵێ نەکەن دەنگ بەرزکەنەوە بەسەر پێغەمەرا صلی الله عليه وسلم زۆر گەورەیە برام یعنی ئەبی بە کافر ئەن تحبط اعمال حبوط اعمال چیە حبوط اعمال یعنی پوچەڵکردنەوەی هەموو عیبادەتەکانت هەموو ئیمانەکەت بەبێ ئەوەی بەخۆشت بزانی ها بەبێ ئەوەی بەخۆت بزانی یعنی تۆ بەلای خۆتۆ مسلمانی ئیمانداری ئەه لەو سەرەوە هاتوویتەتەوە کەس بەقەدەر تۆ مسلمان نییە بەڵامەی قڕ بەسەر وەڵی تۆ کافری لە بەرەوەی خوا فەرمی و ئەنتم لا تشعرون ئەلا هاتنی دوو هۆزە یا هۆزێکا بۆ لای مەجلیسی پێغەمەری خوا عەلەیهی سەڵات وەسەلام ئەبوو بەکر ڕەئی وا بوو فڵان کەسیان بێ بە ئەمیر عمەریش ڕەئی وا بوو فڵان کەسیان بێ بە ئەمیر ئەبوو بەکر وتی فڵان کەس عمر وتی فڵان کەس ئەوتی فڵان کەس دەنگیان بەرز کردەوە لە لای پێغەمبەر صلی الله علیه وسلم بە شەرتێک ها دەنگ بەرزکردنەوەکە لە ئاستی پێغەمەر سڵسان لە ئاستی قسەکەی ئەو نییە ئەو بڵێ با فلان بێ و بڵێن نە با فلان نەبێ یعنی مخالفەی پێغەمەرکە نا وریا بن لە مەسەلەکە زۆر زۆر دقیقە زۆر ناسکە با فلان بێ با فلان بێ ئێشتا پێغەمبەر قسەی نەکردو ساڵ ئەوڵێ با فلان بێ ئەو با فلان ئەو بەکەەوە تۆ مخالف ئەڵە نە تۆ بۆ مخالفە مەگەی بۆ مخالفە ئاەتەکە هاتە خوارەوە ئاەتەکە هاتە خوارەوە کەواتە مخالفەی ئەمری پێغەمەر سەل الله عليه وعلی وسلم ئەبوو بەکر عمەریش ناخوێنێتەوە ها با بزانن کەوا تووشی فتنە و تووشی کوفر حبوتی ئەماتانەکە هەلە بەرەوەی ئەڵین ئاگاداری قورآن بن ئاگاداری سنەتی ڕسول الله بن سەل الله عليه وسلم کەفی خۆیەتی خەڵگەی کەیانەکە برا بە ڕێزەکان بۆ خۆ دەچی تەقبری خۆتەوە مخالفە مەکە داهێنان لە دینا مەکە بڕۆ لە دنیا بیکە پاڵەوانەکان ئێوە بڕۆن لە دنیا داهێنانمان بۆ بکەن لە دینا بۆمان مەکەن لە دین کافیە لێو ماکمەلت و لەکم دینەکم دینەکە تەواو بوو پێویست ناکە تۆ داهێنانی تیا بکەیت حرامە ترهبون بی عدو الله و عدوکم ئومەتی ئیسلام لە دینا داهێنان مەکەن بڕۆن لە دنیاە داهێنان کەن بە ئەوروپا و ئەمریکا و شەرق و غەرب لێتان بترسێ بەس ئێمە ئازاین بێن دینەکەمان ناشرین کەین دنیاکەشمان بێنە دەست ئەوروپا ئەمریکا و ببین بەچی بە ژێر دەستەی ئەوان دوو جار سێ ئەوە تا خۆی تعالی وعدەکەی هاتە دی توش بووینیان نا بەهۆی ئەوانەوە تووشی کوفر بووینیان نا تووشی عذابیش بووینیان نە هەردووکی هاتە دییان نەهاتە دی هاتە دی بەخوا برام قسەی خوا هاتە دی وردە زۆر تەماشایکەن داهێنانم لە دینا بۆکە هیچ نەما بەس دین نەبێ دەستکاری بکە واز لە دین بێنە دین تەواوە دین پێویستی بە تۆ نییە دەستکاری بکەیت ڕێگەیەکی ڕاست پێغەمەرە فەرمی عليه سڵاو سلام ڕێگەیەکی ڕاستم بۆ بەجێهێشتن شەوەکەشی وەکو ڕۆژ وایە شەوەکەشی وەکو ڕۆژ وایە تاریکایتیان نییە خوا وامان لێ بکات جل وعلا لەسەر ئەو شریعەتە بڕۆین ئومەتی ئیسلام جارێککە بگڕێتە بۆ ئەو عیزەتەی کە هەیبوو کە یهود و نەسارا زەلیل بوون لەبەر دەسمانە ئێستا کێمە زەلیلی دەستی یهود و نەسارای خوا وامان لێ بکات بگەڕێنەوە براکەم چارەسەرەکەشی ها لە حەدیسە هاتووە لە قورآانە هاتووە فەرمێ بەوە دەبێت کە بگەڕێتەوە بۆ دین بگەڕێرەوە بۆ دینی ڕاستەقینە خوا سەر بەرزت دەکات وعدەکانی خوا با باسکەین وعدی خوا درۆیە والعیاذ بالله نەخێر ولینصرن الله من ینصره ولینصرن تەماشای لام کەن لەگەڵ نونی تەوکید خوای تعالی سوێن دەخوا دەڵێ سوێن دەخۆم هەر کەسێ من سەر خاسەری دەخەم هەر کەسێ من سەر خاسەری دەخەم سەرخستنی خوا چییە خۆ خوای تعالی وەکو باسمان کرد لە دەرسەکانی ڕابردوو ئێمە چین لە ئاستی خوای تعالایە سەرخستنی کەلامی خوایە سەرخستنی شریعەتی خوایە تۆ کەلامەکەی سەرخە بەسەر قولی هەموو کەسێکە خۆی تعالا تۆش سەرخە بەڵام والله هەتاوانەکەین والله سەرکەوتن نابینین براکە بۆیە لە لای پێغەمەری خوا صلی الله عليه وسلم لە لای سەحابەکان لە لای تابعیەکان کەسێک کە شتێکی لە دین دروست بکردا یان کەم تەرخەمی بکردایە پشتیان تێکرد قسەیان لەگەڵ ناکرد هەتا دەگەڕایەوە هەتا نەگەڕایەتەوە پشتیان تێکرد قسەیان لەگەڵ ناکرد ئەوە ڕێبازی ئەوان بوو بۆی دینەکە بپارێز دینەکان لە لا خۆشەویستتر بوو لەوەی کەوا برادایەتی فلان و فلان کرد دەگوت وڵی با پێت بڵم دین دەپارێزی باشە دین ناپارێزی بڕۆ بە مردوێتی و بە زیندوێتی من پشت تێەکەم هەر ئەوڕشت لێنا سەلامیشت لێ ناکەم وی دین بپارێزرێ ئێستا ئێنەوە ناو بابەتەکەمان لەو بابەتانی کە ئەو مخالەفاتن لە ڕەمەزانە یەک لەو مخالەفاتانە ئەوەیە هەندێک کەس هەندێک کەس بە دوای مزگەوت تا دەگەڕێ لە نوێژی عیشایە دەڵێ کاکە بچین بۆ چۆ بچین بۆ چۆ بچین بۆ چۆ با بچین بۆ فلان مزگەوت دەنگی خۆشە هەتا لێ دەخڕێ و دەهێنێ و دەبان نوێژەکە عیشایەتێ ونبو نوێژەکەی عیشاچێ لەبەر خاتری تەراویح تەراویح سنەتە عیشا فەرزە تۆ فەرزێک لە دەست دەیەی بۆ سنەتێ ئەخەمە عەقڵە ڕاکا بە دوای ئەو مزگە ئەو مزگە ئەو مزگە و وەختێ گەزانێ ئەو نوێژ عیشا تەواو بووە تەراویحش دەست پێکرد کاکە بووە لە خۆ دەکەی برا نزیکترین مزگەوت بڕە نوێژەکەی خۆتی تیا بکە ئەمڕۆ ئەو ڕۆژە نیە بەڕاستی تۆ خەڵکی ڕابگری سێ چوار سەفحەی بۆ بخوێنیتەوە کەس ئەو توانایی نەما ئیلا مەگەر خوا بیا بە یەکێک لەبەر خاتی خوا ڕابوەست ئەو تا ئێمە چی ئاەتێک دوو ئایا دەخوێنێ مامۆستاکە ها پرتەپر دروست بۆ کاکە درێژە درێژە درێژە جا لەبەرەوە یەک لەو لەو غەڵەتانە ئەوەیە کە نوێژی عیشا فەوتێنێ لەبەر خاتری سنەتی تەراویح کاکە بڕۆرە مزگەوتێکەوە پێش هەموو شتێک ئاگادار بەها نوێژ ئیشەکان باشترین عملەکانی تۆ لە ڕەمەزان و غیرە ڕەمەزان پێغەمەر فەرمێتی سەلاسم نوێژە فەرزەکان لە کاتی خۆیان لە جەماعەتە حتا گەر نوێژی عیشا بکەی تەماشاکە فەرمیێتەوەی نوێژی عیشا بکە لە جەماعات بەیانیش لە جەماعات بکە یەک شەو نوێژی تەواوی بۆ دەنووسرە لە لای خۆی تعالا حتا بەبێەوەی کەوا لە بینی شانە سنت بکەیت کەواتە گەورەترین شت نوێژەکەی جارێ نوێژی عیشا و بەیانەکە ئەو نوێژەی تۆکی داوا لە خۆی تەعالا بکەتیا لە سوورەتی فاتحە بە تایبەتی معناکەی بزانە بزانە ئاەتەکان لەگەڵ سوورەتی فاتحە لەگەڵ مامۆستاکە ئاڵی و جۆ بگرە بۆ دوای ئاەتەکانی دوای فاتحەکە مۆمان زۆر جار باس کردوەوە تومەەکە کە بۆی ئاگاداری ئەو چەند ئاەتەبی دوای فاتحەکە سوورەتی فاتحەکە لەگەڵ مامۆساگەت بخوێنە ئەڵێ الحمد لله رب العالمین تۆش بڵێ الحمد لله رب العالمین تا دوایی ئامین ئامین هەر کەسێ ئامینەکەی موافق بوو لەگەڵ ئیمامەکە خوا گوناحی پێشووی هەمووی لێ خۆشە بێ دایش گوێ بگرە بۆ ئاەتەکە دەڵێ وەڵامە ماوەستا ئەوە دەکات و ناتوانانی دەچێ بۆ ڕکوع ئێمە سریای فاتیحەکە ناکەوی خەتای خۆتە کاکە وەرە بپرسە بڵێ لە کوێ بیخوێنی لەگەڵ ئیمان بیخوێنەوە تەواو دایش گوێ بگرە بۆ ئەو چەند ئاەتێکە لە دوایدا دەخوێنێت چارەکێک بیست دەقە ناتوانانی لە پێنا ئەی خخوای ڕابوەستی چواردە سەعات لەبەر ئەو گەرما بۆ بەنزین ڕاوەستی لەبەر گەرماکەش لەبەر گەرماکە کارەبانە ئەو کارەبانە کاکە با ڕەکەێنە بۆ ماڵە بەخۆ بە کەڵک نایە ئەوواگەر بڵێ هەر ڕکعاتێک و وەرەقەیەکی لەگەڵایە واللهی واللهی ئاگریش ببارێ دابەزی بۆی وانە سەبر بگرن برا بەڕێزەکەم سەبر بگرن هەر کاتێک حاڵەتی ئاواتان هاتە بەرچاو لە قل نار و جەهنەمە ئەشەد و حەڕە نازانم بۆچی بۆ عیباەتەکان دەبێت ئللا پرتەپرتی لەگەڵا بکەین ئللا دەمە بۆڵە ئللا گلەی ئللا گازندا خۆ بەخواوەندە درێژ نیە برا بەڕێزەکان من ئەم شەو شتێکی سێرم بیست لە تەراوی حەکەی خۆمان برایەک باسی کرد وتی لە بینی هەشت رکعاتەکە و سێ رکعاتەکەیە کە هەندێک مانەوە تەنۆ چێگا کە ئەوەندە دانیشتن دەبا هەستێ خێرابیک ئەو نەجاتمان بێ کانەوە لە سج ناوێت دەرچێ ئەگە ئێرە سجنیێرە جێگەی عیبادەتە برام پێغەمبەر صلی الله علیه و آله و سلم ئێستا باسێکەین لە اعتکاف دە ڕۆژی کامیل لە مزگەوت ناچوە دەرەوە اعتکاف ئێستش زۆربەی خەڵک نازانێ اعتکاف چییە اعتکاف کەلیمەی اعتکاف یعنی چی بەکورد یعنی خۆ حەبسکردن لە مزگەوت ناچیتە دەرەوە بە شەو و بە ڕۆژ ها پێغەمەری خواست وەسم لە بیستی ڕەمەزان ئەڕۆی حتا شەوی جەژن لە مزگەوت ناچۆ دەرەوە نەکە لە ناو مزگەوتەکە بمایەتەوە بەڵکو لە ناو مزگەوتەکە خێمەیەکی بچووکی هەڵدەدا دەچۆ ناو خێمەکەشەوە لەگەڵ جبری خەریکی قورآن بوو بە تاقی تەنهاش اعتکاف ئەوە نییە دابنیشی بیکەی بە مسابقات و بە گۆرانی و بە دەفە و بە لەفە و بە گۆشبرژان و بەزم و ڕزم ئەوها نەبوو دادەنیشت خەریکی قورآانەکەی خی تعالا بوو دەوری دەکردەوە ئەبزانم کێ ئێستا لە اعتکافە توانیوێتی بیست ڕۆژ یاخود دە ڕۆژ چکە پێ سەم جارێکیان بیست ڕۆژ بە شەوەکانی شێوە مایەوە بمێنیتەوە دوو ئاەت لە بەرکەی داڵم دوو سوورەت ئەو کاتە ئازانم ئەگەر زیندوو ببیتەوانێ با تەمەنت نەک حەفتا ساڵ بێ دوو حەفتایش بێڵی بە قوربانە من خەرە با فرێ خۆمان بکەین دوو سبحان الله بکەین دوو نوێش بکەین دوو ڕکعات بکەین چونکە لە میزانی خوا زۆر قورسە سبحان الله والحمد لله سبحان الله وبحمده سبحان الله العظيم چەند قورسە لە میزانەکەی خوای تعالی پێغەمبەر فەرمی صلی لە صحیح بخاری آخر حدیث آخر حدیث صحیح بخاری ابو هريره روایتەکە دوو کلمە لە لای خوا زۆر خۆشەویستە لەسەر میزان چییە زۆر زۆر قورسە وەزنەکەی زۆر قورسە لەسەر زمان زۆر ئاسانە سبحان الله وبحمده سبحان الله العظیم تۆ دابنیشە بز بۆ خۆت ئەوەندە بڵێ یەکی چکە لە مخالفەتانی کە ئاکرێ بەردەوام بوون لەسەر قنوت بەردەوام بوون بەردەوام بوون هەموو شەو هەموو شەو هەموو شەو قنوتەکان لە وەترەکاندا دەخوێنرێ ئەمە مخالفەیە چکە پێغەمبەر صلی الله علیه وسلم هەموو شەوەکان لەسەرێک لەسەرێک لەسەرێک قنوتی نەخوێندووە ناو بەناو کردوێتی ناو بەناو لەوەتر ناو بەناو کردوێتی طبعا لە قنوتی شا هەندێک ڕێنمایی هەیە دەبێ ئەوە بزانین لە ڕێنماییەکانی قنوت ئەوە بێ ئەو ئیمامە ها ئێستا لەوانەیە زۆربەی بڵێ کاکا دێ وەرە بزان بە دەنگ هەڵێ شەرمەکەم ئەو گۆرانیەکەم بۆ بڵێ ئاه ڕوا بووی بۆ گۆرانی شەرم ناکە بەس بۆ قورئان مناڵەکان ڕۆ کاکە وەرە بە دەنگە قورآانم بۆ بخوێنەرەوە شەرمەکە ئادێ گۆرانیەکەم بۆ بڵێ نە گۆرانی بیست گۆرانی بۆڵێ بە هەموو لەحنەکانی وعافنا فی من عافیت وتولنا فی من تولیت داوا لە خواکەی تۆ لە بەردەمی خوایە داوای لێبکەی چیەکەی قیژە قیژ و هاوارەکەی ها لە بەردەمیا یا زۆر بە هێواشی زۆر لەسەر خۆی چکە خوات بیستێ خەڵکەکەش ئامین ئامینەکە حیجاز و لە یەمەن و لە کوێ و لە کوێ و لە کوێ هاوارێکی زۆر و گریانێکی زۆر و شتێکی زۆرە بیستی دەڵێ و مبالغەی هاوار هاوارت لە چێ کاکە بە هێواشی بۆ خۆ دەگری بە فرمێسکەکان ببارێنە هاوار هاوار مەکە هاوار هاواری ناوێ فرمێسک بەسەر گوناحەکان تابارێنی جارێک با پێت بڵم یعنی گریان عیبادەتە گریان لە ترسی خوا عیبادەتە خوا لە قورآن باسی کردووە ئیمام ناتوانێت سەجدە درێژ کاتەوە لەوانەیە خەڵک نەخۆشە خەڵک کاریە بەس بۆ خۆت کە نوێژت کرد بە تەنیا دابنیشە سەجدەیەک با نیو سەعات بڕوە سەجدەیەک با چارەکێک بڕوە با پێنج دقە بڕوە کاکە با یەک دقە بڕوە یەک دقە یەک دقە الله ئەو چیەوە ئەوە نوێژە یەک دەقیقە لە پێناوی خوا سەرت لە سەجدەکە داوای لێ بکە ئێستا بە تۆ بڵێ ئادێ ڕئیس هاتووە سەرۆک هاتووە کاکە حەچی داوا بکە نەتان ناتێ هەمووی منشوراتی گەورە گەورە ئاگرێ بەدەستەوە چی داوا کاری هەبێ پێویستیشی پێ نەبێ هەر داوا ئەڵێ من ئەوەمەوێ ولله المثل الأعلى خوای گەورە بە تۆڵێ چی داواکەی لەو سەجدەیە داوا بکە حتا تۆ بێتاقەت نەبی من هەر لێ قوبوڵەکەم داوای لێ بکە خوایە بینینی تۆمەوێ خوایە بەهشتەکەت مەوێ ئەمە گەورەترین داوای ئێمەیە خوایە بینینی تۆمەوێ خوایە خۆتم پیشان بی خوایە لە دوا ڕۆژە خوایە بێبەشم نەکەی وەکو کافرەکان محجوبم نەکەی لە خۆت خوایە وەکو کافرەکان محجوبەکەی خوایە چونکە یەکێک لە گەورەترین سزای کافر لە ڕۆژی قیامەتەوە خوا خۆی پیشانی کافر نایە هەر نایبینێ لە جەهەنەما عەزابە چێژێ خوا هەر نابینێ بەڵام مسلمان خوای تعالی خۆی پیشانیا و ئەو نعمەتە گەورە گەورە گەورەیە کە گەورەترینی هەموو گەورەی نعمەتەکانە کە بینینی خوایە تۆی بینی لەوێ سەحابەکان لەگەڵ پێغەمەری خوایە بوون سەل الله عليه وسلم ذیکریان کرد بە هاوار هاوار پێغەمەری خوا فەرمی سەل الله عليه وسلم لەسەر خۆ بن خۆیەوە داوا لە کەسێک ناکەن غایب بێ یاخود نەبیستێ ئەوەی ئێوە داوای لێکەن سەمیع و بەصیرە نزیکە لێتانەوە دوای ئەوە بۆ ڕیاش سەیریکەن بۆ ڕیاش واتە دووربوون لە ڕیا زۆر مهماوە تۆ زەبتی خۆت بکەیت ینی زۆر جارە بیستین لەمایان کە باسی ڕیامان بۆ کەن ئەمان تۆقێنن بەڕاستیش جێگەی خۆشێتی بتۆقێن چونکە ڕیا بریتە لەوەی شەکەت بۆ خوا ناکەیت لەبەر خەڵکیەکەی دەڵێ لە عیبادات بۆچی لا اله الا الله گەورەترینی ذکر ئێوە تەماشای زمانی خۆتان کەن ها ئەتوانی بڵێ لا اله الا الله بە هێواشی لێوت هەر نەجوڵێنیتەوە یعنی لە مەزیز دامیشی بڵێ لێو دەجوڵە خۆ خۆ دێسە بۆ خۆت تطبیقی بکە لا اله الا الله بزام لێو دەجوڵێ بە زمانە جوڵێ بە زمان کەس پێت نازانێت بۆیە ئیخلاسە کەلیمە ئیخلاسە ڕایتیانە بەس بڵێ سبحان الله الحمد لله ها ئەوانی کەوا ئاوها بۆ شوێن شتێک هەریەت بەس لا إله إلا الله هیچ لە دەمت نایەت دەر لێوەکان ناجوڵێ کەلیمەی ئیخلاص بۆ خوابوونە خوایە خۆت لەگەڵیا بجەنگی خوایە کەلیمەیان پارچە پارچەکەی خوایە ئیتیفاق لە بینیانە نەهێڵی ئێمەش دەڵێن خوایە ئەو دوعاانە کە دەیکەین لێمان قوبڵکەی خوایە شەرق و غەربی کافر کە مسلمان ئاوها زەلیلەکەن پارچە پارچەیانکەی خوایە خوایە کەلیمەیان پارچە پارچەکەی نەگەنکەوە فەرموویان فەرمووی کاتێک کە پرسیاری لێ کرا خەڵک دەزێنێ بە دەموچاویا بۆ دوعاکان لە دوای دوعاکە فەرمووی ئینکاری کرد فەرمووی ما علمت ما علمت نەمزانی وە لە سنەتی پێغەمبەر شتی وها بێ صلی الله علیه وسلم کە تەبعەن لێرەیە لە ڕەمەزانە بۆ خۆتان نەزانن خەڵکی زۆرتر زەکات دەرەکە ئاتە سەر مخالفاتی زەکات دەبەری مەربوتە بە ڕەمەزانەوە دەڵێ ئعتا و زەکاتی لیل ئەبنا باوکان دەچن زەکات دێن بە کوڕەکانی خۆیان ها کوڕمەوە زەکاتەکە ها کوڕمەوە زەکاتەکە مادام نەفقەی لەسەر تۆ واجب بێ نابێت تۆ زەکاتی بیتێ زۆر شت هەیە لە زەکاتە لەو ڕەمەزانە دەکرێت خەڵک غەڵەتی تیا دەکا بۆ نمونە قەرزت لای شخصێکەیە دەڕۆی چیەکەی کاکە چەند چەندی من قەرزاری وڵا پێنج وەرەقە دەی کاکە و زەکات بێتەوە بۆ خۆت هەڵگرە هاتە سەیریکە منە تاکە بەسەر و کابرایە نا بڕۆ زەکاتەکە پێنج وەرەقەشی بەرێ قەرزەکە لە لایشکە دانێ بۆ یەگەدار من زەکات ماڵی خوایە و نابێ بە هیچ شێوەیە تۆ نازی لە پێوە بکەیت نابێ بخەیتە بری قەرز ئەگەر خەیتە بری قەرز وەرە تۆ ئەو زەکاتت بێنە پێنج وەرەقە قەرزار نییە کابراهی تۆ زەکاتەکە چەنە بڕۆ پێنج وەرەقەیە دە وەرەقەیە بیست وەرەقەیە هاکاکەجان ئەو ماڵی خوایە خوا جزا پێشی ناڵی بمەرەوە ها من پارەکەمای بێنە خێرا قەرزەکەم بەرەوە ئەوهای پێ ناڵێی ئەوە هی خوایە چی لێگەی لێکە قەرز شتێکی کەی لە بینی من و تۆە لەوانەیە بە ئیزنی خوا لێشت خۆش بم ئەوش ماڵی خوایە برا بە ڕێزە مسلمانەکە ئەوە غڵەتێکی گەورەیە کە واچن چیەکەن زەکاتەکان ئەخانە بری قەرزەکان کەواتە زەکات نابێ بە مەسلحەت بۆ تۆ بگەڕێتەوە ئەو مهمەکەی بۆیە لێراڵی نابێ بدرێ بە مناڵەکان یان نەفقەیەکێشی نا ئێستا دەربارەی ئافرەت دەڵێت تۆ نابێ زەکات بێ بە خێزانەکە چونکە نەفقەی واجبە لەسرت بەڵام زەکات لە خێزانەکەەوە دێ بۆ تۆ چونکە ئەو نەفقەی لەسەر نییە نەفقەی تۆی لەسەر واجب نییە دەتوانێت لە ماڵی خۆی لە زێڕی خۆی زەکاتت باتێت